فەلسەفەی ئیسلام و ئەدیان یان فەلسەفەی لاهوتیەت زۆر زۆر لەوە بەرزترە تۆ بێی تەلەفزۆنەک بیست و چوار سەعات بیت باسی هەندێک شت بکەی کە ئەمە دوو سەد ساڵ لەمەوبەر خەڵک تێگەیشتووە سێ سەد ساڵ لەمەوبەریش خەڵک نەخوێنەواریش بووە ئەکسەریەتی خەڵک نەخوێنەوارش بووە لەسەر مەسەلەی دەست نوێژ و لەبەرکردنی ئایەتەکانی نوێژ و ئەمانە کۆتایی پێهاتووە ئەمە